ئەفەرمێ، لێم بگێڕنەوە ئەگەر ئایەتێکیش بووە، توخوا ئەو حەدیسە دڵ دەنە لام تا پێتانی بڵێم. خەڵکێ زۆر ئەمڕۆ وائەزانێ هەر مامۆستا لەسەرێتی دین بگەیەنێ، هەر ڕیشدار لەسەرێتی دین بگەیەنێ، ئیتر ئەو خەڵکە کەس لەسەری نییە دینی خوا بگەینێ، کەس لەسەری نییە ئەمر بەمەعروف و لەهی لە مونکەڕ بکا، کە پێغەمبەری خوا ئەفەرمێ، من ڕاء منکم منکرا فلیغیره بیده، هەر کەسی خراپەیەکی بینی با بە دەستی خۆی بیگۆڕێ، ئەگەر توانی، وەگەرنا بە دەمی، وەگەرنا بە دڵی. هە دەی ئایا چەند ئایەتت لەبەرە چەند حەدیست لەبەرە چەند حەدیست لەم وتارە گوێ لێ بوو چەند سوودی قازانجی گەورەت گوێ لێ بوو هە دەی ئەوە نییە بیخەیتە ناو چەکمەجەکە تۆ هەڵیگری ئەبێ بیگەێنی ئەم دینە بۆ هاتۆ بڵاو بێتەوە ئەو دینە واللهی ئەگەر ئەو خەڵکانیان وەکو خەڵکی ئەم زمانە بواە هەر کەسێک چی بزانەیە بۆ خۆی هەڵیگرتایە واللهی دین بەمڕۆ نەدەگەیشت بەڵکو دین بە هەوڵ و تێکۆشان و ماندوبون و گەیاندن گەیشتووە لە ماڵ و مناڵی خۆتە لە هاوسێ دوکانەکەتە لە هاوسێ ماڵەکەتە لە هەر کوێیەکە کە ناشەرعیە کە بینی واجبی سەرشانتە نەهی بکەیت و ڕێگری لێ بکەیت.